هەزار و حەوت سەد و نەوەد و یەک ی زەینی هەتا هەزار و هەشت سەد و شەست و حەوت ی زەینی چەرخی کارەبا بەدەرکەوت. ڕاستە چەرخی ئێستامان جاروبار بە چەرخی بۆشایی ناودەبرێ، هەندێ جاریش بە چەرخی ئەتۆم. هەرچەندە ئەو گەشتە ئاسمانیانەی کا دەکرێت و ئەو چەکە ئەتۆمیانەی کە بە هەموو هێز و وزەیەکی شاراوەیەوە کە هەیەتی تا ڕادەیەکی کەم کاری بۆ سەر ژیانی ڕۆژانەمان هەیە، بەڵام هەمیشە پێویستمان بە کارەبا هەیە لە بەکارهێنانی ئامرازە کارەباییەکاندا. دەتوانین بەو پەڕی بڕوا و ئارماندەوە بڵێین کە هیچ دیاردەیەکی تەکنەلۆجی وەک بەکارهێنانی کارەبا ئەوەندە جێی خۆی نەکردووەتەوە و بە تەواوی باڵی بەسەر چەرخی نوێماندا ئاوها نەکێشاوە. زۆر لە کارمەندان و خاوەن بەهرە هاوبەشییان کردووە لە دۆزینەوەی نهێنییەکانی کارەبادا، بەڵام ئەوەی کە پتر ڕەنجی لەم بوارەدا دەرکەوت دوو زانای بەڕیتانیایی بوون، مایکل فەڕەدای و جەیمس کلارک ماکسوێل کە کاری هەریەکەیان تەواوکەری ئەوی تریانە و نەبێ ئەو دوو زانایەش پێکەوە هاوکارییان کردبێ، بەڵکو دەستکەوتەکانی هەریەکەیان بەتەنها وایان لێدەکا کە ئاستێکی بەڕێز و هێژایان هەبێت لەم لیستەدا. مایکل فەڕەدای ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و یەک ی زەینی لە شاری، نیو ئانگتن، ی سەر بە ئینگلترا لە بنەماڵەیەکی هەژار لەدایک بووە. هەر بە سەرڕشتەیی خۆی ڕۆشەنبیری و خوێنەواری فێر بووە. لە تەمەنی چواردە ساڵیدا بوو بە شاگردێکی فێر و شارەزا لە پیشەی تزووبەندی چیپارەدا. ئینجا کەوتە پەڕاو فرۆشتن. ئەم کارەی بە هەل زانی تاکو خۆی بێدار بکاتەوە و زۆر سەرنج بدات لەو پەڕاوانە. لە تەمەنی بیست ساڵیدا لە چەند کۆڕێکی زانای بەڕیتانیایی بەناوبانگ سێر هامفری داڤیدا ئامادە دەبوو و زۆر بە تەوسەوە گوێی بۆ دەگرت. تا لە دواییدا بۆ داڤی نووسی و داوای لێ کرد کە بیکاتە یاریدەدەری خۆی. لە ماوەی حەوت ساڵ را فەردای بە خۆی کەوتە زانستگەرییە تایبەتییەکانی. هەرچەندە زەمینەیەکی ئەوتۆی نەبوو لە زانستی بیرکاریدا، بەڵام لەگەڵ ئەوەشدا فیزیکزانێکی چوست و پێخەوش بوو لە تاقیکارییەکاندا. یەکەم داهێنانی کارەبایی لە ساڵی هەزار و هەشت سەد و بیست و یەک ی زایینیدا بوو، ئەویش ئەوە بوو پێش دوو ساڵ واتە هەزار و هەشت سەد و نۆزدە ی زایینی زانای بەناوبانگ ئۆرستد بۆی دەرکەوت کە ئەگەر بێت و بە تەلێکدا تەزوێکی کارەبای پیا بڕوات و نزیک بکرێتەوە لە قیبلەنمایەک کە موگناتیسی تێدایە ئەوا میلی دەرزی قیبلەنماکە لادەدات. فەرەدای لەم کارەوەڕا ئەوەی بۆ هات کە دەبێت تەلێکیش بکەوێتە جوڵە ئەگەر قیبلەنماکە جێگیر بێت. پاش لێکۆڵینەوەیەکی بێوچان گەیشتە داهێنانێکی زۆر مەزن، ئەویش ئەوەبوو کە تەلێکی نزیک بە موگناتیس هەمیشە لە سوڕانەوەدا دەبێت ئەگەر تەزوویەکی کارەبایی لەو تەلەدا تێپەڕێت. لە ڕاستیشدا یەکەمین داهێنراوی فەرەدای ماتۆڕی کارەبایی بوو. هەرچەندە زۆر سەرەتاکاریی پێوە دیار بوو، بەڵام هەر بە یەکەمین نۆبەرەی ئەو ماتۆڕە کارەباییانەی جیهان دادەنرێ کە ئێستا کاریان پێ دەکرێ. هەرچەندە ئەم کارانەی هەنگاوێکی زۆر مەزن بوو، بەڵام سوودی زانستی تا ڕادەیەک کەم بوو. ئەویش دەگەڕێتەوە بۆ نەبوونی ڕێگەیەک بۆ پێکهێنان و پەیداکردنی تەزووی کارەبایی نەک بەو ڕێگە سەرەتاییەی کە بە باترییە کیمیاییەکان پەیدا دەکران. فەرەدای هاتە سەر ئەو بیرەی کە دەبێت ڕێگەیەکی تر هەبێت بۆ پەیداکردنی کارەبا بە بەکارهێنانی موگناتیس. ئەوە بوو لە ساڵی هەزار و هەشت سەد و سی و یەک ی زایینیدا بۆی دەرکەوت کە ئەگەر موگناتیسێک بە خێرایی بەناو کۆکلەیەکی گەیەنەررا ببرێ ئەوا تزوویەکی کارەبایی لە تەلی کۆکلەکەدا پەیدا دەبێت. ئەنجامی ئەم کارە پێی دەوترێت هاندانی ئەلکترۆموگناتیسی. جا دۆزینەوەی ئەو قانونەی کە ئەم هاندانە بە ڕێکی پیشان دەدا قانونەکەی فەرەدایە کە بە مەزنترین دەستکەوتەکانی فەرەدای دادەنرێ.